کەسێک ئاڵتونی هەیە دوو ساڵە لی دەرنەکردووە ئەگەر بیەوە دەری بکات بە سعری ساڵی پێشوو بێت یا بە سەری ئەم ساڵ هی پار براکەم چەنێکی لەسەر بووە قەرزە لەسەری هی پار هی پارە هی ئەم ساڵش ئەم ساڵە یعنی چۆن بۆ نمونە پار مسقاڵێکی لەسەر بووە ئەوە مسقالەکە قەرزارە ئەم ساڵ دەبێ مسقالەکە دەرکات جا مسقالێک چەنێکە ئەم ساڵ ئەوەندە دەردەکات حەقی نییە پار مسقالێک با بڵین با بڵین دوهزار بووە مسقاڵەکەی دەرنەکردووە ئەم ساڵ مسقاڵێک سێ سەد هەزارە تۆ دەبێت سێ سەد هەزارەکە دەرکی بۆ چکە ئێستا دەری دەکەیت ئێستا مسقاڵ بە چەندە ئەوەندە دەدەکەیت ڕای ئێوە چێ سەبارەت بۆ ئەوانەی کە دەڵێن کە زێر هەڵبواسرێت زەکاتی لەسەر نییە براکەمە قولێکی فقیە و ڕای کۆمەڵێک لە زانایانە بەڵام ئەسلمتر و ئەحوەتر ئەوەیە کە ئافرەت ئاڵتونی هەبوو زێڕی هەبوو زەکاتی لێ دەربکات والله ئاعلم ئەگەر داوا لە کەسێ بکەین بۆی ڕوقی شەرعیت بۆ بکات دوعای شفات بۆ بکە ئەبێتە هۆی دەرچوون لەو هەفتە هەزارەی کە لە فەرمودەکەدا هاتووە ناچنە بەهشتەوە یعنی ئەو هەفتە هزاری دەستە بەهشتەوە بەبێ حەس حساب و بەبێ عذاب بەڵێ لەو کەسانە نابێ ئەو سیفاتەی تێدابێت کە داوا لە خەڵک دەکات دوعای شفای بۆ بکە وشەی قوربانت بم بە کەسێک بڵێ زۆر خۆشت بوێ جائیزە بڵێ فیدات بم باشترە ئەمە قوربان نە کاتی خۆمان دەشۆین ئایا پێویست دەکات دەستنوێژ بگرینەوە مەبەستم خۆشۆردنی غوسڵ غوسڵ کردن بەس نیەتت هەبێت لەگەڵ خۆشۆردنەکە ئەوە دەستنوێژیشە ئینشاءله نیەتی دەستنوێژ دەبێت